شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار ئەی شا شەهرەیار لاوە بەغدایی دەستی کردەوە بە گێڕانەوەی سەربردەکەی وتی ناچار دوا بە دوا بە پەلە گەڕامەوە بازاڕەکە و هەندێ پێویستی و دەستێ جلوبەرگی کەشتیەوانیم کڕی و بە پەلە گەڕامەوە و سواری کەشتێکە بووم کەشتێکەش بەرەو شاری بەسڕە چوو کەشتی کەوتە ڕێ هەر سەعاتێکمان پێ نەچوو سەرنجەدەم کەنیزەکەی خۆم بینی لە کەشتەکەدا دوو کەنیزەکی دی بە دواوە خزمەتیانە کرد منیش پەژارم لە دڵ دەرچوو بەخۆمت لانی کەم تاکو بەسرە چەند جارێک لە کاتی گۆرانیوتنیدا گوێم لە دەنگیە بێ ئەمجا کابرای هاشمی هاتە سەر کەشتێکە و سفرە و خوان دانرا و لەگەڵ کەنیزەکەدا دەستیان کرد بەنان خواردن کابرای هاشمی بە کەنیزەکەی وت تاکو کەی گۆرانی ناڵێیت خۆ تۆ یەکەم کەس نیت لە خۆشەویستەکەت دا ئەبڕیت دەم و دەست بۆم دەرکەوت ئەو کەنیزەکەش خۆشی ئەوێت ئەمجا پەردەیەکیان بۆ جێڕا کەنیزەکە کەوتە ئەو دیوی پەردەکە و کابرای هاشمی و کەشتێوانان کەوتنە ئەم دیو لای من ئەم جامەی و پیاڵە ڕازای و دەستیان کرد بەهاندانی کەنیزەک بۆ گۆرانیوتن تاکو دڵیان نەرم کرد و داوای عودێکی کرد ئەمجار ژێەکانی نەسب کردەوە ئەم گۆرانی چڕی بەرەبەیانان تاریک و ڕوونە تل ئەدەم لە تاو ئا ئەم دەروونە لە هەر شوێ گیانە کە تۆ لە ئەدەی قرچەی پشکۆی دڵ ڕوو لە زیاد بوونە ئەم جادایە پڕمەی گریان و عودەکەی لەو لاوەدانە کە ئەمەم بینی منیش هێندە بە کوڵ گریان بورامەوە کە بە ئاگایان هێنامەوە سەرنجەدەم قورئانم بەسەردا خوێنن چونکە پێیان وابوو لێم هاتووە بورانەوەم لەگەڵدایە دیسان دەوروبەری کەنیزەکە کەوتنەوە پاڕانەوە و بە قوربان و بەساقەبوونی تاکو گۆرانی تریان بۆ بچڕێ کەنیزەک ناچار عودەکەی بەدەستەوە گرت و ئەم ئاوازەی چڕی بەسەر کەلاوەی ماڵێکدا گریام پرسی ئێوەم کرد بکەونە فریام ئەمجا کەنیزە گۆرانیەکەی بۆ تەواو نەکرا بورایە و کەوت ئەو خەڵکانش خۆیان بۆ نەگیرا و بۆی گریان منیش کەوتم و بورامەوە هاوڕێکانم لێم بێزار بوون هەندێ لە نۆکەرانی هاشمی پرسیان بۆچی ئەم شێتتان ڕێپێداوە بێتە کەشتێکەوە هەندێکیان وتیان گەر لەو کەنارانە ئاوەدانی و دەیەکتان بینی لابدەن و ئەم شێتە دابگرن و لە کۆڵ ئێمەی بکەنەوە زۆر خەمی ئەم فەرمانم بوو ئەم جا ناچار بڕیارمدا دان بە خۆمدا بگرم و ئارام بم لە دڵی خۆمدا وتم چارەم نییە ئەبێت خۆم پیشانی کەنیزەکەم بدەم بەڵکو ڕێنەدا لە کەشتێکە دام بگرن و دەرم بکەن ماوەیەکی دی ڕۆشتین خاوەن کەشتیەکە وتی دابەزنە کەنار دەریا دەمە و ئێوارە بوو خەڵکەکە لە کەنار دەریا دابەزین منیش چوومە پشت پەردەکە و ئەمجا دەستم دایە عودەکە کەوتمە نەسبکردنی و ئەمجا ئاوازێکم پێژن کە کاتی خۆی خۆم کەنیزەکەم فێری کردبوو ئەمجا گەڕامەوە شوێنی خۆم دوای ماوەیەک سەرنشینان سەرکەوتنەوە ناو کەشتیەکە دنیا مانگەشەو بوو کابرای هاشمی بە کەنیزەکەی خۆی وت بەو خوایە ئەو خۆشەویستەت لێرە بواە دەستمان ئەدایە دەستت تاک و دڵت بکرێتەوە سوودمان لە دەنگە خۆشەکەت وەرەگرت کەنیزەکە کەوتە ژەنینی عودەکە هەناسەیەکی قوڵی هەڵکێشا خەڵکەکە پێیان وابوو گیانی دەرچووە کە بە ئاگا هاتەوتی ئیدی ناتوانم عودەکە بژەنم چونکە مامۆستای مۆسیقاکەم لێرەیە کابرای هاشمی وتی ئاسانە ئێستا لە کەشتێوانەکانە پرسین کەنیزەکە وتی، دەی بپرسن. ئەمجا هاشمی چووە ناو کەشتیەوانەکان و پرسی، وتیان نەخێر کەسی نامۆمان لەنێودا نییە. ئیدی خەمی ئەوەم لێ هات پرسیارم نەکەن بۆیە بەدەم پێکەنینەوە وتم، بەڵێ من مامۆستای ئەو کەنیزەکە بووم و ساز و ئاوازم فێرکردووە. کەنیزەکە کە گوێی لە دەنگم بوو وتی بەو خوایە خۆیەتی ئەوە مامۆستاکەمە. ئەمجا چەند نۆکەرێکی هاتن و منیان برد بۆ لای هاشمی. کە منی بینی ناسیمیەوە وتی بەڵام لێت دا. ئەمە چیە بە سەر خۆت هێناوە؟ منیش کەوتمە سکاڵاکردن. خۆم پێ ڕانەگیرا و دەستم کردە گریان. پردەکەیش لە نێوانمان دایە و نامبینێ. هاشمی و براکانیشی دەستیان کردە گریان، ئەمجا هاشمی وتی بەو خوایە لەم کەنیزەکە نزیک نەکەوتوومەتەوە ئەمڕۆ نەبێت، هێشتا گوێم لە گۆرانی نەگرتووە بەڵام بۆ گەڕان و گوێ لە گۆرانی گرتن هاتووم و بۆ لای خەلیفە هاتووم. ئەوە بە هەردووکیان گەیشتووم. بە خەلیفە گەشتووم و ڕۆزی خۆم دەست کەوت ئەمجا ویستم هەندێ گوێ لە گۆرانی بەغایی بگرم چوومە بازاڕ وا ڕێکەوت چاوم بەم کەنیزەکە کەوت و کڕیم چوزانم ئێوە هێندە یەکتریتان خۆشەوێت ئێوە شایەت بن هەر کە گەیشتینە شاری بەسڕە ئەم کەنیزەکە ئازا دەکەم و لە تۆی مارەکەم. بەڵام تەنیا مەرجێکم هەیە ئەویش هەر کاتێک حەزم لە دەنگی ئەم کەنیزەکە کرد دێمە میوانیتان و ئەبێت پەردەی بۆ دابدەیتەوە و گۆرانیم بۆ بڵێ ئەبێت تۆیش ببیتە هاوڕێم منیش زۆر دڵم بە قسەکانی خۆش بوو هاشمی سەری بە پەردەکەدا بردە ئەو دی و بە کەنیزەکەی وت تۆیش ڕازی ئەویش دوعای خێری بۆ کرد ئەم جا هەرزە کارێکی بان کرد و فەرمانی پێدا ئەم لاوە ببە و جل و بەرگەکانی دابکەنە جل و بەرگی جوان و نایبی لەبەر بکە و بۆنی لێ بدە و بۆم بهێنەوە نۆکەرەکە فەرمانەکەی جێبەجێ کرد و هێنایەوە ئەم جا لای خۆیە و داینام و شەرابی خستە بەردەمم کەنیزەکە عودەکەی هەڵگرت و دەستی بە ژەندنی کرد ئەم گۆرانیەی وت ئەو دەمە ڕۆیشت کە تێی کردم پشت تانیان لێدام فرمێسکم بۆ ڕشت لۆمەیان ناکەم سینە داغ نەبوون تامی دووریان تۆزقاڵێ نەچەشت دانیشتوان و گوێگران گۆرانیەکەیان زۆر پێخۆش بوو ئەم جاعو دەکەی وەرگرتەوە بەم شێوەیە گۆرانی چڕی پرسا بوویت یەخەی پیاوی مەرد بگرە چونکە ڕاستگۆیە و بێ فێڵ و مەکرە پرست لە پیاو چاک پایەت بەرزە کە لە نالە باران هەرگیز گوێ مەگرە نەنگ نییە ڕێزی بەخشندە بگریت بە هەنگرتنی نالەبار کوفرە دانیشتوانی کۆڕ پتر دڵیان پێم خۆش بوو کۆڕەکەمان گەرم کرد سەعاتێک من گۆرانیم ئەوت سەعاتێکیش کەنیزەکە، ئەمجا کەشتیەکەمان گەیشتە کەنار دەریا، سەرنشینان دابەزینە کەنار دەریا منیش کە سەرخۆش بووم دابەزیم وەکو ئەوانی دی لێی دانیشتم بەڵام چونکە ماندوو بووم خەوم لێکەوت پارەم پێنەمابوو چونکە نەفەقەی کەنیزەکەم دابوو منیش لە گەرما خەبەرم بۆوە گومانی نەبوو کە کەشتیەکە گەشت بۆ شاری بەسرە سەیری ئەم لاولای خۆم کرد کەسم نەبینی بیریشم چوو بوو ناوی ڕاستی هاشمی خۆی بپرسم و شوێنی ماڵەکەی لە شاری بەسرە کە بێگومان شەوانش لە خۆشی شاد بوونەوەم بە کەنیزەکەم خەوم لێ ناکەوت تا گەیشتینە شاری بەسرەش من هەر سەراسیمە بووم و بڕوام بەخۆم ناکرد کە کەنیزەکەم دەستکەوتوتەوە ماڵی کابرای هاشمیم نازانی و کەسێکم نەئەناسی ماڵیان بزانێ کە لەوێ دابەزین چوومە لای میوەفرۆشێک کەمێک لە لای مامەوە دواتر خامە و کاغەزی خستە بەردەسم هەندێکم بۆ نووسی دوکاندار دەست و خەتەکەمی زۆر پێ جوان بوو ئەمجا پرسی بۆچی جل و بەرگەکەی بەرم پیس و پۆخڵە؟ منیش تێم گەیان کە کابرایەکی نامۆ و هەژارم، ئەویش وتی، دێیتە لای من بژیت و ڕۆژانە حسابی دووکانەکەم بۆ بنووسی، خواردن و پۆشاکیشت لەسەر خۆم. منیش خێرا پەسەندم کرد. ڕۆژانە حساب و قەرز و مایە و دەستکەوت و خەرجی هەموویم بۆ ڕاگرت. بەڕاستی ئەویش سوپاسگوزارم بوو. دوای ماوەیەک ڕۆژانەکەی کردم بە درهەمێک و کار گەیشتە ئەوەی داوای ئەوەی کرد، کچەکەی مارە بکەم و ببمە شەریکی لە دوکانەکەیدا منیش بە قسەم کردو بەڵام هەر دڵ شکاویم پێوە دیار بوو کابرای دوکاندار مەی خۆر بوو جاروبار منیشی بانگهێشتی خواردنەوە کرد بەڵام هێندە خەفەتبار بووم لەگەڵی دا نەئەنیشتم دوو ساڵ لای ئەو کابرایە مامەوە ڕۆژێکیان لە دوکان دانیشتبووم هێندەم زانی کۆمەڵێک کەسم بینی خواردن و شتومەکیان پێبوو کە پرسیم لە خاوەن دوکان وتی ئەمڕۆ ڕۆژی دەوڵەمەندانە ئاهەنگ و سەیرانە تێیدا خەڵکی ئەخۆن و ئەخۆنەوە منیش زەوقم چوە سەر ئەم ئاهەنگ گێڕانە و لە دڵی خۆمدا وتم بەڵکو ئەمە خوایە ئەمڕۆ خۆشەویستەکەم بدۆزمەوە بە بەقاڵەکەم وت حەزم لەم ڕۆژەیە وتی بەدڵی خۆت بکە خواردن و خواردنەوەی بۆ ئامادە کردم منیش هەڵم گرت و دەستم کردە گەڕان تاکو گەشتمە سەر ڕووباری هێران خەڵکم بینی ئەڕۆشتن منیش لەگەڵ یان ڕۆشتم سەرۆکی کەشتێوانانم بینی ئەو کەشتەی هاشمی تیابوو کە بەو ڕووبارەدا ئەڕۆشتن منیش لە کەنارەکەەوە هاوارم بۆ کردن کابرای هاشمی ناسیمیەوە هاتنە کەنار و منیان هەڵگرت و پیانوتم ئەرێ ئەوە ماویت؟ ئەمجا لە ئامێزیان گرتم و ئەم لاولایان ماچ کردم بەسەرهاتی خۆمیان پێگەڕامەوە ئەوانی ژوتیان ئێمە ژوامانزانی بەدمەز بوویت و کەوتوتەتە دەریاوە من هەواڵی کەنیزەکەم لێپرسین وتیان هەرکەزانی ون بوویت عودەکەی سووتان یەخەی خۆی دادڕی کە لەگەڵ کابرای هاشمیدا گەیشتینە شاری بەسرە پێمانوت ئیدی مەگرێی. وتی، ڕەشە پۆشم و لە ماڵەکەمدا گۆڕێکی بۆ هەڵەبەستم، تا ئێستاش ئەمە حاڵیەتی. ئەمجا دەستیان گرتم و بردمیانەوە بۆ ماڵەکەی، بە چاوی خۆم کەنیزەکەم بەو شێوەیە بینی. کە کەنیزەکە منی بینی هەناسێکی توندی هەڵکێشا، پێمان وابوو گیانی دەرچووە. کابرای هاشمی وتی دەستی بگرە و بیبە منیش وتم تۆ پەیمانت پێمدا کە لە منی مارە بکەی دوای ئەوەی ئازادیەکەی ئەویش دوای ئەوەی لێی مارە کردم 500 دیناریشی خەڵات کردین هەندێ جلوبەرگی پێبەخشین ئەمجا پێی وتین هەموو مانگێک مانگانەتان بۆ بڕمەوە بەو مەرجەی پێم وتن ئەویشە بێت ئەم کەنیزەکە گۆرانیم بۆ بڵێ. ئەمجا یەکێک لە خانووبەرەکانی خۆی بۆ چۆڵ کردین و شتومەکی ماڵی بۆ کڕین و ناردینیە ئەو خانووبەرەیەوە، ئەمجا گواستمانەوە ئەو خانووە کە پڕ ڕاخەر و ئاوەدان بوو بە پێویستیەکانی ماڵ. منیش چوومەوە بۆ لای بەقاڵەکە و هەموو بەسەرهاتەکەی خۆم بۆ گیڕایەوە. پرسیارم لێکرد کە ڕێم بدە مارەی کچەکەی بدەم و ئازادی بکەم بەوەی تەلاقی بدەم دوو ساڵان لەگەڵ کابرای هاشمی تێکەڵ بووم لە نازو نیعممەتێکی زۆر داژیانم گوزەران سوپاس بۆخوا شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشای ڕۆژگار خاوەنی بڕیار ئەگەڕنەوە لە سەدەکانی ڕۆشت و ساڵانی زوو لە وڵاتی هنددا پاشایەکی کەڵەگەت جوان و بەهیبەت هەبوو مەرد و بەخشندە ڕەوشی جوان و دەست بەخێر و نان بدە هاوڵاتیان و سەرانی دەوڵەت وەزیران زۆریان خۆشەویست ئەم پاشایە ناوی جلیعاد بوو، دەوڵەتەکەی لە حەفتا و دوو هەرێم پێکهاتبوو کە هەر هەرێمێک پاشایەک بەڕێوەی ئەبرد، سێ سەد و پەنجا قازی لە دەوڵەتەکەیدا هەبوو، حەفتا وەزیریشی هەبوو، هاردە سەرباز و سەرۆکێکی بۆ دانابوو. سەرۆکوەزیرانی ناوی شەمماس بوو کە تەمەنی بیست و دوو ساڵ بوو، لاوێکی زیرەک و زمان پاراو و چالاک و بەڕەوشت بوو، پاشا زۆری خۆشەویست. پاشایش زۆر بەداد بوو لە مەملەکەتەکەیدا باجی لەسەر هاوڵاتیان کەم کردبەوە بە چاوی پڕ بەزەیەوە ئەیڕوانی هاوڵاتیانی مەملەکەتەکەی کە پێشتر پاشای ئاوا دادوەریان بە خۆیان و نەدی بوو بەڵام وەجاخی خوێر بوو خوا مناڵێکی پێنەبەخشی بوو وەجاخ کوێریەکەی بوو بۆ خەمێکی گەورە بۆ خۆی و هاوڵاتیانی مەملەکەتەکەی وا ڕێکەوت شەوێکیان لی پاڵکەوت بوو بیری لە خۆی و مەملەکەتەکەیە کردەوە خەو بردیەوە لە خەونیدا درەختێکی ئاوەدا لە نێو کۆمەڵە درەختێکدا کەچی لەو درەختەوە گڕ ئەهاتە دەرەوە و دار و درەختەکانی دەوروبەری سووتان لە ترسانا پاشا بە ئاگا هاتەوە هەر بەو نیوەشەوە نۆکەرێکی خۆی بان کرد و نردی بە شوێن شەماسی گەورە وەزیر و پێی ڕاگەێنێت ئەمشەو پاشامان لە خەو ڕابووە و خەونی بینیوە زۆر ترساوە بۆیە داوای توی کردووە کە شەماز ئەمەی بیست دەم و دەست خۆی ئەگۆڕێت و بەرەو کۆشکی پاشا بێتەوە لەگەڵ ناوکەرەکەدا پەلەکەن گەورە وەزیر خۆی بەژوور داکە پاشا ئەبینێت لە سەر نوێنەکەی لێی دانیشتووە. ئەمیش کڕنوشی بۆ بات و نزا و پاڕانەوەی سەر و مڕبوونی پلە و پایی بۆ کا. پێی ئەڵێت، خوا خەم نەدا پاشامان چیەتی، بۆچی تووشی دڵە ڕاوکە بوویت؟ پاشا فەرمووی لێ کرد و لای خۆیەوە داینا و دەستی بە گیڕانەوەی خەونەکەی کرد و وتی، ئەمشەو لە خەونمدا درەختێکم ئاوەدا، کە بە دەوروبەریدا چەندین درەختی دی هەبوون. من لەم کارەم دابووم هێندەم زانی کە گڕی ئاگر لە درەختەکە و هاتە دەر و هەموو دەور و بەری خۆی سووتان ئیدی لە خەونەکەمدا زۆر ترسام بە ئاگا هاتمەوە جا ئەزانم تۆی شارەزاییەکی زۆرە تێ لە شیکردنەوەی خەوندا هەر بۆیە نردمە دوت شەماسی سەرۆک وەزیران ماوەیەک سەری داخستووەم جا بزێ گرتی پاشا پێوت ها چی لێ تێگەشتیت شەماز ڕاست و دروست پێم بڵێ و لێم مەترسە و خەمی منت نەبێ هیچم لێمە شارەوە شەمازوتی ئەی پاشای گەورە خوا ئاواتەکەی هێناویتە دی کوڕێکت پێ بەخشێت و گەورە بێت و خوا تەمەنت درێژ بکە دوای خودت ئەبێتە جێنشینت بەڵام خەوەکەت شتێکی دیتایە حەز ناکەم ێستاشی بکەمەوە هەڵی ئەگرم بۆ کاتی خۆی پاشا زۆر شادمان بوو ترس و بیم لە مێشکی دەرچوو دڵی حەوایەوە لە دڵی خۆی داوتی گەروا بڕوات خەوەکەم بە گوێرەشی کردنەوە هێندە خۆشە دیارە ئەوی دیش هەرخۆشە لەم کارانەدا هەموو ئاواتم ڕازیبوونی خوایە لێم شەهرەزاد وتی کە گەورە وەزیر سەرنجی دا پاشا سوورە لە سەرەوەی بەشەکەی دی خەونەکەی بۆ شی بکاتەوە، بیانوو هێنایە و شیکردنەوەکەی بۆ نەکرد. سبەینێ پاشا جاڕچی خستە شارەوە جاڕ بدەن، هەموو ئەستێرەناسان و شیکەرەوەکانی خەونیان کۆ کردەوە. ئەمجا پاشا خەونەکەی بۆ ئەوانیش گێڕایەوە، داوای لێ کردن بۆی شی بکەنەوە. یەکێک لەو کۆڕەدا هەستا و داوای کرد پاشا ڕێی بدا تاکۆ قسە بکە کە پاشا فەرمووی لێکردوتی ئەوە بزانە شەماسی سەرۆک وە زیران زانیوێتی بە تەواوی خەونەکەت بۆشی بکاتەوە بەڵام شەرمی لێت کردووە ویستێتی ئارام بیتەوە گەڕ ڕێم بدەیت من بۆ تشیەکەمەوە پاشاوتی فەرمو ڕازگویانە هەموو خەونەکەم بۆشی بکەرەوە و شەرم مەکە شەهرەزاد گێڕایەوە خەون شیکەرەوەکەوتی گەورەم کوڕێکت دەبێت و دوای تەمەنێکی دوور و درێژ کە مردیت ئەبێت تا جێنشینیت بەڵام ئەوەندەی کە وەزیر شەرمی کردو پێت بڵێ ئەوەیە ئەم کوڕەت بە پێچەوانەی تۆ لەگەڵ هاوڵاتیانی مەملەکەتەکەی خۆیدا زۆر خراپ هەڵس و کەوتەکە تاوەکو پشیلە و مشکەکەی لێ بەسەر دێ پاشا پرسی سربردەی ئەو پشیلە و مشکە چۆن بووە کابرای خەولێک دەرەوەکەوتی خوا پاشامان پایدار بکە ئەڵێن پشیلەیەک لە نێو کەلاوە و بن دیواراندا سەرەگێژەی توش دێ هێندە گەڕێ بە شوێن شتێک دابیخوات چونکە بارانیش ئەبارێت و پشیلەش تەڕتەڕە بێت و سەرمای ئەبێ بە بۆنکردن ئەزانێ کە ئەو کونەی بەردەستی مشکی تێدایە تەقەللای دا بچێتە کونەکە و مشکە دەربێنێ و بیخوا بەڵام بە کونەکەوە نەئەچوو مشکەکەش بە پاشووی خۆڵی هەڵەدایە و تاکوو کونەکەی لێ تەسک بکاتەوە و پشیلەی پێدا نەچێ. پشیلەکە هاواری کرد، مشکە گیان! ئەوە بۆچی ڕێم لێ ئەگری؟ خۆ من پشیلەیەکی پیر و لاوازم، لە دەرەوە دنیا ساردە و باران و شەست هەیە و ڕەهێڵە ئەکات و زۆرم سەرمایە، بەڵکو ئەمشەو لە کولانەکەتدا جێم بکەیتەوە، بەزەیت پێم دابێتەوە، بە قوربانت بم! من ڕووم لە تۆ ناوە و بە مشکێکی مەرد و نەبەردم زانیویت، ئاخر هێندە پیری بێهێز و لاوازی کردووم، چەند جار دوعای مردنم لە خۆم کردووە مشکە گیان پێشینان و تویانە هەرێکێک نامە و لاوازێک داڵ دەبدا ئەوە لەو دنیا بەهش جێگێتی تۆش ئەو بەهشتە لە دەست خۆت مەدە و ئەم شەو تاک و سبێنێ بەیانی جێگەم بکەرەوە کە مشکەم قسانەی لە گورپەکە بیزوتی چۆن تۆیە کە دوژمنی منی ئێستا دەیتە ژوورەوە ئاخر تۆ ڕۆزیت لەسەر گیانی منە تۆش بە پەیمانشکاندن بەناوبانگی وتراوە متمانە بە پیاوی داوێن پیس ناکرێ کە ژنێکی جوانی لەلا بەجێ بهێڵیت نە بە پیاوی هەژاریش کە خەزێنەی پێ بسپێری پشیلەکە بە نووزە کردنەوەتی گەرویستت دژمنەکەت بکەی بە هاوڕێی خۆت ئەوە چاکەی لەگەڵ بکە وەکو من بکە تۆبم لای خوای خۆم کردووە جاران تۆم ئاوا لەنزیکەوە بدیایە خێرا ئەمخواردیت ئەوە تا ئێستا بە هاوڕێت ئەزانم و پەیمانت ئەدەمێ تا من ماوم زیانت پێ نەگەێنم هەرچەن هێندە لاوازیشم توانای خراپەکاریم نەماوە تکایە ئەم پەیمانەم لێوەربگرە مشکەکە وتی چۆن پەیمانەکەت پەسەند دەکەم کە هەر لە بوونمانەوە تا ئێستا تۆ غەدرت لە من کردووە کە دوژمناتی خوێنمان لە نێواندا نەبواە ئەم توانی شتێک بڵێم بەڵام ئەمەی من و تۆ دژمنایەتێکی سروشتیە پێشینان و توانە هەر کەس متمانە بە دژمنەکەی بکە وەکو دەست بخاتە دەمی مارەوە وایە پشیلەکە کە زۆر پیشی خوارد بۆ وتی ئارامم لەبەر هەڵگیرا گیانم دەرەچێ لەبەر دەواازەی ماڵەکەتدا تاوانم ئەچێتە ئەستۆی تۆ چونکە ئەتوانیت نەهێڵیت بمرم ئیدی هیچی تر ناڵم مشکەکە ترسی خوار ڕەوانی داگیر کرد بەزەی جوڵە بەخۆی وت هەر کەس داوای یارمەتی لە خوا بکا با بە بەزەیی بێت و خێرخواز بێ منیش ئەم پشیلەیە ڕزگارەکەم لە مردن تاکو بەر پاداشتی خوا بکەوم ئەم جامشکەکە نەوی لە شانەکانی پشیلە و بەکێشی کردە ژوورەوە کەوتە خزمەتکردنی تاکو کەمێک هۆشی هاتەوە بەر و چاک بۆوە مشکەش زۆری بەزەیی پیا دێتەوە و خۆی لێ نزیک ئەکاتەوە. ڕۆژێکیان مشکە لە کونەکەی دابوو، پشیلە دەمی دەرگای کونەکەی بە خۆڵ گرت. مشکەش بە دڵی پاکەوە کەوتە هاتوچۆ بە دەوری پشیلەدا. پشیلەش لە پڕێکدا پەلاماری مشکەی دا و گرتی. ئەمجا قەپاڵێکی سووکی لێ گرت و بەری دا. مشکەش کەمێ ڕای کرد و پشیلە کەوتە شوێنی و گرتیەوە و کەوتە یاری پێکردنی. لە زەوی بەرزی ئەکردەوە و بەری ئەدایەوە. مشکەش کەوتە پاڕانەوە لە خوای پەروەردگار کە ڕزگاری بکا، بە پشیلەی وت، ئەوە گلەیی بێ، خۆ تۆ پەیمانت پێدام، کوا ئەو هەموو سوێند خواردنەت؟ ئەمە پاداشتی ئەوەیە جێم کردیتەوە لە کونەکەی خۆمدا و سەرم پێ سپاردیت؟ شەهرەزاد.